نورە لە قیامەت شابێتە ڕوناکیەک ئەعضاکانی ئەندامەکانی دەستنوێژی موسڵمان وەکو چۆن ئەسپەشێ کە چوار پەلی سپیە و ناو چاو سپیە دیار و جوانە لە ناو هەموو ئومەتەکانە ئومەتی محەممەد ئازاکانی دەستنوێژی وەکو پارچە زیوێکە درەوشێتەوە الحمد للە کە ئومەتی محمدین حمد و سەنای خوایەوێت کە ئەو ڕێزەی لێ ناوین خوای گەورە بەڵام ئێمەش ڕێز لە پێغەمەرەکەمان بگرین ڕێز لەم ئیسلامەمان بگرین کە خوای گەورە نوێژێکی داناوە بۆی پاک بینەوە دەست نوێژێک لە دنیا نور و پاکیە و لە قیامەتی شا درەو شاوەیەکە بۆ